جیۆڤانی کە زۆر سەرسام بوو بە هاوڕێیەتی و خۆشەویستی و ڕۆمیۆ و ئەلفرێدۆ بۆ ئەو دڵسۆزیەی کە لە نێوانیاندا هەیە، بڕیاری دا کە یارمەتیان بدات و هاوپەیمانێکیان بەست لە نێوان خۆیان و دوکەڵکێش پاکەرەوەکان، بەڵام تەنها بۆ یەک ڕۆژ. ئەها سەیرکەن پاشا گەیشت. ئەلفرێدۆ دێت بۆ ئێرە، ئەمە هاوڕێکەی گوتی، ئێوەش پێویستە وریا بن و چاوتان بکەنەوە بۆ ئەوەی بیگرن. باش بگەڕێن تا دەیدۆزنەوە. ها چیتان دەوێ؟ ها ئەوەتا جۆزمان هێناوە مازیۆی سەرۆکی چێشتخانە داوای لێکردین. ئەمە بەهانگە گەورەکەیە. ئەوەلا دەوەرنە ژوورەوە. بوەستە، نا دەرگاکە مەکەرەوە. ها ئەوەتا جۆزمان هێناوە مازیۆی سەرۆکی چێشتخانە داوای لێکردین. یاڵڵا با بڕۆین. ئەمە بۆ هاتان کرد ئەمە بۆ هاتان کرد ئای لەم هەموو جۆزە دەی مادام لەگەڵمان کۆکەنەوە ئەوە لەبەر تۆیە لەبەر تۆ؟ بەڵێ ئەوە یەکێک لە پیاوەکانی ماممە. ئەوە مانای ئەوەیە کە ئەوان لێرەدا بە دوامان ئەگەڕێن. ئێستا تۆ چی ئەکەی براکەم؟ بەردەوام ئەبین لەبەر خاتری تۆ، لەبەر خاتری تۆ و هاوڕێکانمان. هەموو شتێک بە باشی دەڕوا ئەلفرێدۆ. هەموویان گەیشت و کێشەی پاسەوانەکانیشمان چارەسەر کرد. دەی سۆکان با بڕۆی لەو تاوەرەوە ئەچینە ژوورەوە تۆ لێرە چاوەڕوان کە من ئەچم سەیرێکی ئەکەم ئاگات لە خۆت بێ کاکە پێویستە دەرگایەک بدۆزینەوە کە بەرەو هۆڵی سەرەکیمان ببات زۆر باشە ئەلفرێدۆ بەڵام لێمان دوانەکەوێت. وەی بەخێر بێن ئەمە کۆتاییتە دەب خۆدەی خۆی جارێکتر نەتوانی ڕوبەرومان ببیەوە بێزارمان بکەیت جۆڤانی من باوەڕ ناکەم. بەڵێ جۆڤانی سلااوان لێبێت جۆڤانی تۆ لێرە چی ئەەکەیت ئەی بۆچی وات کرد ئەلفرێدۆ ها ڕۆمیۆ ئەوە دەستێ گورگەکانە پەیمانێکمان بەستووە دەستێک گورگەکان و دووکەڵکێش پاکەرەوەکان تەنها بۆ ئەم شەو ناکۆچەکانمان لەبیر دەکەین بەخوای ئەمەیان سەرم لۆ ئیشی دەرناچی ئیتر ئێمە پەیمانێکمان بەستۆ ئێستا شکاتی ڕوونکردنەوە نییە بەڵێ ئەمشەو گورگەکان هەمویان پارێزگاری لێ دەکەن ئەلفرێدۆ بەڵام کاتێک لەم کارە تەواو بووین شەڕەکەی خۆمان دەکەین جیۆڤانی سوپاست دەکەم من نامەوێت بە دۆڕاوی بدبینم پێش ئەوەی خۆم لێت ببەمەوە ئەبێ من یەکەم کەس بم کە بتبەزێنم ئەلفرێدۆ زوو کە دێی کات بە خێرایی ئەڕوات زوو کە دێ. با لە ڕەحسا دێی زوو کەن با لێرەوە بڕۆین. لێرە لە ژێر ئەمەوە تونێلێکەیە ئەگەر بە ناویدا بڕۆین لەو سەرەوە لە ناو کۆشکەکەدا دەر ئەچین. چۆن ئەم هەمووە شتانە ئەزانی نیکیتا؟ ئەزانم چونکا باوکم کرێکاری خانووە لە دروست کردنی ئەم کۆشکە بەشداری کردووە ئەهە. کورە ئەوە تە. ئەوەتە لێرەن ڕاستن کورە بیانگرن دەی. ئەبێت تێر شەخیان کەینەوە بێ ئەقلانە با پارێزگاری لە ئەلفرێدۆ بکەین بەرگری لە ئەلفرێدۆ دەکەین ئەوێ دەرسێکیان بدەین تەمبێیان بکەین بۆستن من یەکەم جار بۆیان نەچم من ئەبێ تۆڵەی خۆم لەم کوڕە بەفەڕە بسێنمەوە خۆتان بگنی شێر هات. سەرکەوتین نێچیریەکەمان ڕاو کرد ئەی بە زیاد نەبی خۆشی بە شێر دەزانی با بڕۆین. هەروا ئەتۆش هێشتا ماوە تەواویان کەین ئەم پیاوە دەم چاو ناشری نەش ماوە تۆ لێرە بڕۆ ئەلفرێدۆ ئێمە چارەسەری ئەو گەمژێ دەکەین ڕۆمیۆ تۆ لەگەڵ ئەلفرێدۆ یاکا بڕۆ پارێزگاریان لێ بکە باس دەکات ها پەتەش لەگەڵ خود ببە بگرە لەوانەیە پێویستت پێ بێت بەڵام ڕۆمیۆ تۆ دوودڵ مەبە خەمت نەبێ ئێمە چارەسەر ئەم پیاوە قەڵەوە دەکەین بڕۆینە لای پاشا دەی بۆ لای پاشا زۆر سپاستان دەکەم هاوڕێیانم تۆش لەگەڵیان بڕۆ نیکیتا بەسەرچاو جێبانی دەی ئەس دەدوێنجو کە با بچین بۆ لای پاشا وەرە بزانم. یانکە یانکە تۆ سەلامەتی بەڵێ سوپاست دەکەم. من زۆر ڕقم لە یاریکردنە لەگەر من ئالا من پیاوێکی ڕق و تووڕەم هەیگەێلە ها هەروەها منیش وەک تۆم دەی چاوەڕێکی دەست پێ بکە من هەرگیز نیانم دەست بدەیتە ئەلفرێدۆ تێگەیشتی بزۆ چاکە. Yeah. ها بگرە هێی سەرکەوتین شتێکی باش بوو لێدانێکی سەرکەوتوو بووە جێوانی پاڵەوان تۆ پاڵەوانی ڕاستەقینەی هێ منداڵەکان ئەوە چ دەکەن لێرە؟ باشە چی بکەین خۆ ناتوانین شەر لەگەڵ پۆلیس بکەین ها ئا ئەوە تۆ میشۆنیت؟ خا تۆی زابێ لە؟ وابزانم تۆ یەکێکی لە هاوڕێکانی ڕۆمیۆ و ئەلفرێدۆ. خاتوون تۆش هاتی بۆ ئاهەنگەکە؟ بەڵێ. ئەنجەلیتا ئێستا لە پاریسە و نەیتوانی ئامادە بێت. پێم بڵێ هەواڵی ڕۆمیۆ و ئەلفرێدۆ چییە؟ ئەی ئەبێ ئەوان چۆن بن؟ ها خانمەکەم ئەوان پێویستیان بە یارمەتی تۆیە گوێم لێ بگرە چی توانی بێتە ناو کۆشکەکەوە چۆن چەند مناڵێک بەسەریەوەدا زاڵ بوون ئەلفریدۆ دەبواە پێشتر خۆت و خوشکتم بۆ کوشتایە وەک چۆن باوت و دایکم کوشت. ئەوە دەمانەوە لە کۆتای ئەم قادرمان ئەگەین جێگەی مەبەستی دووکەن. ئه یەکی باش نییە بەڵام پێویستە لەسەرم کە تاقی بکەمەوە سڵاونیۆ خوا ئاگات لە خۆ بێت. پێویستە سەر بکەوم. سەرکەوتم. پەتەکە چاک ڕاکێشن. ئەوە ڕۆیشتم. تۆ سەلامەتی ڕۆمیۆ؟ سەربازەکان لەگەڵ یەوە مە دەی خێرا تەقە لەو دزە بکەن دەی ئەوە بەرە زمانی زوێ با فەرمانەکەی بەزێ بگەینین ئێوە تاک بیگرن نەکەم بدرێنەوە ئەگەر نا تەقەتان لێ ئەکەم. ئەی خێراکە ڕۆمیۆ. ڕۆمیۆ ئێمە لێرەین. ئافەرین ڕۆمیۆ. دەی خێراکە ڕۆمیۆ. دەی سووکەم با بڕۆین. بۆ سڕ ڕامەکەن. ڕاکە من لە دواتان دێم هانی کیتا خێرا ڕاکەن دێ با بڕۆین ئەو دەرگایە کۆ کورە پێدەنم بکەوە ئەو دەرگایە کۆ کورە پێدەنم بکەوە لێرە بمێنەوە ڕاستە کورە پێدەنم ڕاستە ڕانەکەی بەڕێز دە ناوی پاشا دێت ئەگەر تۆ ئێستا بمکوژی ئەوە هەرگیز دروشمی بنەماڵەی مارتینێز بەدەست ناکەوێت هیچ پێویستم بەو دروشمانەماوە هەیگەم شە ئێستا کاتیەوە هاتووە خۆحافیزی لەم ژیانە بکەین. برایەکەم دەی چووکە با لێرە بڕنیان بکە ئەوە مرد شتەکی باشە لە کۆتاییدا لە کۆڵم ویتەوە سامان ناو بانجی مارتینێسیش بە تەنها بۆ من دەبێ و کەس ناتوانێ لێم زەوتکە گەورم ئێستا کاتی ئاهەنگەکەی پێویستە پەلە بکەین بۆ لای پاشا باشە دوو منداڵەکە لەسەر کۆشکەکە کەوتنە خوارەوە زوو بڕۆ خوارەوە بزانە مردوون باشانیان کا بگرە و درشمی بنەماڵەی لێبسەنە و ئەجا بیکۆشە دەی ئەلفرێدۆ ڕامیا ئەلفرێدۆ ڕامیا ئەلفرێدۆ ئێوە لە کوێن مەگریان ئەمە خۆیانن بەڕێزان و خانمانی شاری میلان و هەڵدەستن بە پێشوازی پاشا. ئەوان دەیانەوێ بێنە ئێرە بە هەر شێوێک بێ ڕێگەیان لێ بگرن تێگەیشتن بڵێ دەی زووکەن لێرە بڕۆن بەڵام نەیکەن بە هەرا بەسەر چاوم بەڕێزان ئێستا ژامادە بن بۆ پێشوازی لە گەورەمان ئەوە گەیشتین خۆێستا پاشە لێرەیە ئەسرێنۆ ئایا ئەو منداڵانە کێن؟ دەی بەرم دەدەی بەرم بە بدەن ڕاستە واز لەو مناڵانە بێنن کێ ڕێگەی بە ئێوەدا کە ئازاریان بدەن ئەوانە لە بەڕێز و ناودارەکانن بۆ ئێوە نییە کە بەو شێوەی مامەڵیان لەگەڵدا بکەن ئەمەیان بەڕێز ئەلفریدۆیە و لە خێزانی ماتینێزی بەناوبانگە ئەمەش خوشکی بچووکێتی و خاتوویانکایە ئێوە بۆچی بەم شێوە دڕندانە مامەڵیان لەگەڵدا دەکەن ها؟ بێدەنگ بە ئەی گەمژە ئەی خۆیە ئەو خەوت ئیزی پێ لایە ئەم پیاوانە لێ دەرکەن بە زووترین کات بیان خەنە بەندی خانەوە بەسەر چاو لێ کورە زوو پێشکەوە پێ دەڵێن بەرمدا خانمە کەم ئەو مندارانە فڕۆدەینە دەرێ تۆوازیان لێبێنە سەرباز ئەوانە مناڵی چاکن و لە هاوڕێ باش و نزیکەکانی ئێمەن دەی وازیان لێبێنە. بەسەر چاو داوای لێبوردن لێ دەکەم خانمی بەڕێز. خاتو ئیزابێلا زۆر سوپاست دەکەم. ئێستا ئێوە چۆنن هاوڕێکانم؟ میشۆ بەسەرهاتەکەی هەبوو بۆ گێڕامەوە من و ئەنجەلیتا زۆر قەرزاری ئێوەین ئەویش چاک بۆتەوە و سەلامتان لێکات ئێستا هەلێکم بۆ ڕێکەوتووە بۆ ئەوی چاکەکانتان بۆ بگەڕێنمەوە ئەی تۆ ناتەوێت مافی خۆت وەرگریتەوە ئەلفرێدۆ؟ بەڵێ ئەلفرێدۆ، زووکەن بڕۆن لای پاشا. زۆر سوپاست دەکەم، ڕۆمیۆ، دوایی ئەتبینمەوە. زۆر چاکە، با بڕۆین، ئەلفرێدۆ. بەڵێ، بۆ لای پاشا. من تێناگەم، ئەوە چی ڕووەدا؟ ئەلفرێدۆ. دەتمەندم بە خزمەتت بگەم جەنابی سەرۆک. بەخێر بێی بەڕێز مالیزیۆ. باوکم باسی ئەو دیارەی بۆ کردم کە دایبوو بە برات. ئەمەش هێمای پیرۆزی خانەوادەی ئێوەیە. وابزانم ئێستا لای جەنابتانە. بێگومان، ئێمەش شانازی بەو دیارە دەکەین جەنابی سەرۆک. مالیزیۆ دروشمەکەی وەرگرت پاش وەفاتی براکەی. نەخێر ئەمە ڕاست نییە. دروشمی خانەوادەی مارتینێز لای منە. داوای لێبوردن ئەکەم فەرمانڕەوای بەڕێز ڕێگە بەو کوڕە بدە بەسەراتی خۆی بگێڕێتەوە. ئەلفرێدۆ و یانکە گەیشتە ناو کۆشکەکە و ئێستا ئەوان لە بەردەم پاشادان و بەسەرهاتی خۆیانی بۆ گێڕنەوە، بەڵام مالیزێ و گرازێلا بە ئاسانی کۆڵ نادەن. ئەبێ کێ لە کۆتاییدا سەرکەوتوو بێت و چۆن گرفتەکە یەکلابێتەوە؟ ئایا ئەلفرێدۆ دووبارە ئەگەڕێتەوە لای هاوڕێ ئازدەکانی لە ئەڵقەی داهاتوودا؟